سەلام و ڕەحمەتی خوای پەروەردگارتان لەسەر بێ بیسەرانی بەڕێز و خۆشەویست سوپاسی خوای پەروەردگار دەکەین کەوا جارێکی تر دەرفەتیدا بە ئێوەی بەڕێز و خۆشەویست بگەینەوە لە خوێندنەوەی کتێبی بگە بە کاروانی ساڵحان لە بەشی سێمی کتێبەکە گەیشتین بە خاڵی دووەم ساڵحان لە هاتنی ڕۆژی قیامەت ترساون خوای گەورە لەبەر حیکمەتێکی زۆر گەورە ڕۆژی قیامەتی ترسنا کردووە و بە ناهەموارترین ڕۆژ وەسفی دەکات بۆمان و لەلامان ترسناکی دەکات بە جۆرێ کە هەموو ناڕەحەتی و بۆردومان و بمە لەرزە و لافاوەیە هیچی ناگاتە یەک لەسەر سەدی ناڕەحەتی و ڕۆژە چونکە لە دنیا کەس نەگەیشتۆتە و ئاستەی دایک لە منداڵەکەی ڕابکات و سکپڕ سکەکەی فڕێبدات و خەڵکی وەک سەرخۆشان عقل لە دەست بدەن و کوردی خۆمان جوانیان وتوە کە ئەگەر کارە ساتێ ناهەموار بێت دەڵێت ئەڵی ڕۆژی قیامەتە یان لە ڕۆژی عەشر دەچێت وما هم بسكارى ولكن عذاب الله شديد سورة الحج آيات يكدو واتا خی پەروەردگار دەفەرمێت ئەی خەڵچینە ئەی نەوەکانی ئادەم ئەی ئەو داماوانەی لەسەر ئەستێرەی زەوی دەژین ژیر بن و لەخوا بترسن و لە ڕووداوی ترسناچی هاتنی ڕۆژی قیامەت بترسن کە وەک زەمین لەرزەیەکی وا گەورەیە پێوەری ڕێختەر نەیخوێندۆتەوە ئەو ڕۆژە ڕۆژێکە هەموو شیر دەرێک لە کۆرپەکەی ڕادەکات و حەزناکات ببینێت ئافرەتانی سکپڕ لە ترسناچی و ڕۆژە سکەکەیان لەبار دەچێت و خەڵکی ئاگایان لە خۆیان نامێنێت و وەک سەرخۆشوان کە لە ڕاستیدا سەرخۆش نین ئارەقومەی لەوێ چی دەکات بەڵام سزا و ئەشکەنجەکەی خوا زۆر سەخت و پڕ لە ئێشە ئەگەر پاشایەک لە شوێنێکدا بدنێت و بڵێ ئەم کارانە بکە و ئەم کارانەش مەکە و دوای یەک ساڵی تر بانگتان دەکەمەوە بۆ لای خۆم و بزانم کامێرە شاراوەکانم دەڵێ چیتان کردووە لەو کارانەی داوم بەسەرتاندا و چیشتان نەکردووە لەو کارانەی کە قەدەغەم لێکردوون. جا بۆ نەگبەتی ئەم داماوانە قەدەغەکراوەکان زۆر خۆش و بەلەزەتن و دەروون حەزی پێیانە، هەرچەند زیان بەخشن، بەڵام کارە فەرمانپێکراوەکان زۆر وشک و ناڕەحەت و قورسن لەسەر دەروون، بۆیە هەندێ لەو کەسانە لەبیریان چوو کە دەگەڕێنەوە بەر دەمی ئەو پاشایە و لێپرسینەوەیان لەگەڵ دەکات، بۆیە پیس دەستیان دایە کارە قەدەغەکراوەکان و تا لووتیان تیا غەرق بوون. بەڵام کەمینەیەکی کەم هەر خەیاڵیان لە لای ئەو ساتە بوو کە ساڵاکە تەواو دەبێت و دەگەڕێنەوە بەردەستی پاشا بۆیە زۆر لەو ساتە وەختە دەترسان کە دەگەڕێنەوە بەردەمی پاشایان و فەرمانی لە سێدارەدان دەردەکات بۆ سەرپێچکاران و فەرمانی پێشوازی گەرم و ڕووی خۆش و خەڵات و بەخششی لە سنوور بەدەریش دەدات بەو کەمینەی کە خوان لە قەغە دەکراوەکان پاراست بوو دەستیان دا بۆ کردنی کارە فەرمان پێکراوەکان دەی برای مسلمانم خوشکی مسلمانم ئەزانی پاشای هەموو جیهان ڕب العالمینە بە سۆزێکەوە لە قورآانە پیرۆزەکەیدا پێت دەڵێت ڕۆژێکی زۆر ترسناکتان لە پێشە و لە یادی مەکەن ئەو ڕۆژەی دێت دێنەوە بەردەستم چ لە ئەوروپایی یان لە ئاسیای یان لە ئەفریقیای ڕەشپێستی یان سریپێستی یان لە دوو ئەمریکاییت یان لە هەر جێکی تری ئەم دیە ئەم جیهانەیت دەستم بەدامێتان تا بۆتان دەکرێت لەو ڕۆژە بترسن کە دەگەڕێنەوە بەردەمی پەروەردگار و دادگای ورتان لەگەڵدا دەکات بۆیە خۆتان بگرن و زاڵ بن بەسەر دەروونتاندا و سەرپێچیم مەکەن چونکە لە دنیا چاوپۆشیتان لێ دەکەم بەڵام ئامان سەد ئامان هەموویتان بۆ کۆ دەکەم و بۆ قیامەت و خۆمەزانم چ سزا گەلێکم بۆ ئامادەکردوون کە بەرد و ئاسنیش بەرگەی ناگرن تجای خوێن و گۆشتی مرۆڤی بێ ئاگا و داما و لە جێگەیەکی تری قورآانەکەیدا وەک باوچێکی بەسۆز بۆ جگەرگۆشەکەی وەلی اللهی مەثل الأعلى کە چەند جار دووبارەی دەکاتەوە کە سزاکەت ئەدەم ها ئەگەر بە گوێم نەکەیت و فڵان کارمان بۆ نەکەیت و وات لێ دەکەم وات لێ دەکەم خی ئەزەوەجل پێمان دەفەرمێت آخر چۆن لە خواترس و بە تەقوا دەردەچن لە کاتێکدا کە باوەڕتان نەبێت بە ڕۆژێکی ئەوەندە سەخت کە منداڵی بچووک سەرسپی دەکات تایدا. ئەی خوایە بمان پارێزە لەو ڕۆژەدا دەبێت چ ڕۆژێ بێت کە منداڵ لە چل ساڵی بە دواوە تەڵە تەڵە سپی دەکەوێتە سەر و ڕیشی خی گەورە لە قورآاندا دەفەرمێت بەکەیفەتەتەقونە کەفڕتم یومەجعل الولدانە شیبە سوڕێ ئەلمزەمیل ئاتی حەفدا واتە مەحاڵە ئێوە ببنە پیاوی باش و لە خواترس و بچنە ڕیزی ساڵحانەوە لە کاتێکدا باوەڕتان نەبێت یان کز بێت باوەڕتان بە ڕۆژی زیندووبوونەوە ئەو ڕۆژەی کە ئەوەندەم سامناک و ترسناک و ناهەموارە منداڵی ناو بێشکە پیر دەکات و سەری سپی دەبێت یا ئەله بمان پارێزە لەو ڕۆژە یا ئەله باوەڕمان بەو ڕۆژە پتە و بکە و بمان خەرە ریزیەوانەی کە بە چاوی مەڕحەمەت و سۆزەوە لە ناو مەحشەردا بۆمان دەڕوانیت واتە، ئیمامی عەلی کوڕی ئەبو تاڵیب خوا لێی ڕازی بێت و فاتیمەی خێزانی خانەوادێک لە تەقوا خێزانێک لە مسلمانەتی و کاری چاکە پاروەنانەکەی دەمیان کە دەبواە بەربانجیان پێ بکردایەتەوە دان بە سوالکەرێکی هەتیوی بێباوک لە ڕۆژی دووەمدا خەریک بوو بەربان بکەنەوە لە دەرگا دەبین ئەسیرێکە و ڕزگاری بووە بەڵام برسیەتی و داوای خواردن دەکات سەیرێکی یەکتریان کرد و پێکەوە نانەکان بەخشی پێی و لە ڕۆژی سێم داویستیان بەربام بکەنەوە دیسان هەژارێکی برسیدای لە دەرگا و چون بەدەمیەوە دەبینن زۆر برسیەتی و داوای پاروەنانێ دەکات ئەمانیش چونکە پەروەردەی دەستی پێغەمبەری دەست دوو دڵ جوان بوون خێرا بەبێ سێودوو نانەکەیان بەخشی پێی و بە برسیەتی مانەوە پاشان پێکەوە ڕویان کردە قیبلە و وتیان ئێمە لەم کارەماندا لە خوای خۆمان دەترسین و ڕۆژێکی ترسناک و عبوس و ناشیرن قەمتەریرمان لە بەردەمدایە و دەبێت پاروی دەممانی لە پێنادا ببەخشین و سەری خۆمان ڕزگار بکەین لە ئاگری دۆزەخ و خوایش لە خراپە یە ڕۆژە پاراستنی و خستنی ناو بەهشتی خۆشی نەبراوە و پڕ لە کامرانیەوە ئەی خوشک و برای مسلمانم من و تۆ لەم سەردەمە بێ بڕوایەدا هێشتا بە تەواوی نامانێت لەو ڕۆژە ناهەموارە بترسین و کاری چاکەی بۆ بنێرین و لە کردەوەی خراپ خۆمان بە دوور بگرین کەچی پێشەوا و سەر مەشق ئازیزەکەمان محەممەد المستەفا سەڵ الله عليه وسلم نەیتوانیوە دڵی خۆش بێت و ژیان بە پێکەنینەوە خۆشی ڕابواردن بەسەر بەرێت و لەو بارەوە فەرموویەتی چۆن دڵخۆش بم چۆن کامەران و بێخەم بم کە فریشتەی خاوەنی سوور کە کاری ئەو کۆتایی پێهێنانی دنیاە و بەردەوام شاوڕەکەی بەدەمیەوە و سەری داخستوە بۆ زەویەکە و گوێی هەڵخستووە لە ژێرەوە بە چاویش سەیری عرش دەکات بزانێت کەی ئاماژەی پێدەدرێت لەلایەن خواوە فو بکات بە شاوڕەکەدا و دنیا خاپور بکات و هەموو گیان لەبەرانی سەرزەوی بمرێنێت ئەمیری ساڵحان عمەری کوڕی عەبدولعەزیز خوا لێی ڕازی بێت زۆر لە ڕۆژی قیامەت ترساوە و لە هیچ ڕۆژێکی تر نەترساوە ئەوەندەی لە ڕۆژی قیامەت ترساوە و خۆی ئەم ڕاستیەمان پێ دەفەرمێت زۆربەی زۆری ترسی عمەری کوری عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێبێت لە هاتنی ڕۆژی قیامەت بوو بۆیە لە پارانەوەکانیدا دەیفەرموو ئەی پەروەردگارم ئەگەر دەزانیت لە شتێکی تر دەترسم زیاتر لە ترسم لە ڕۆژی قیامەت دەیخوایە ئەو ترسم لەسەر لانەبەیت و بێترسم نەکەیت یەکێک لە گەورە ساڵحانی ئیسلام عطا ئیسەلەمیە ڕەحمەتی خوای لێبێ زۆر ترساوە لە هاتنی ڕۆژی قیامەت و زۆر خەمی ئەوەی بووە کە بکەوێتە ئەو ڕۆژەوە خوای گەورە حیسابی چاککارانی بۆ نەکات لەبەرەوە پڕ بە دڵ ئارەزووی ئەوەی هەبوو کە خوا زیندوی نەکاتەوە و لە بەردەمی میزاندا نەیوەستێنێ بشری کوڕی مەنسوور دەڵێ لە خزمەت مامۆستاعاتائی سولەیمیدا بووم خەریک بوو ئاگرم بۆ خۆش دەکرد چونکە ڕۆژێکی تابڵەی سارد بوو ڕوم تێکرد و پێموت ئایا ئەگەر پێت بڵێن عتا بڕۆ ناو ئاگرە ئەگەر بڕۆیتە ناویەوە لە قیامەتدا زیندود ناکەینەوە ئایا تۆ وا دەکەیت عەتا ئیش لە وەڵام دا وتی ئەرێ بە ڕەببی کەعبە وا دەکەم پاشان وتی نەک هەر ئەوە بەڵکو واللە لەوە دەترسم کە لە خۆشیاندا نەگەمە ناو ئاگرەکە گیانم دەربچێت پێشەوای ساڵحان و ئەمیری بڕواداران عمەری کوری خەتاب خوالی ڕازی بێ هەموو جارێک کە بیری ڕۆژی قیامەتی دەکردەوە دڵی دەکەوتە لەرزە و بەدەم خۆیەوە حەزی دەکردارێ بەردێ بواە و لێپرسینەوەی لەسەر نەبواە عمری کوری خەتاب خوارێ ڕازی بێ کەسایەتی دووەمی مەزنی ئیسلامە لە دوای پێغەمبەری خوا صل الله عليه وسلم و شاهدی هەموو هاوڵان پیا و ساڵحێکی مەزنیە ئومەتە بووە کەچی هێشتا لەوە ترساوە کە بەهشتی نەبێت و لە لێپرسینەوەی ڕۆژی قیامەت ڕزگاری نەبێت بۆیە دەیوت خۆزگایە خۆزگایە من مرۆڤ نەدەبووم بەڵکو دارێکی بچووک دەبووم و لە بیابانی حیجازدا دەڕوام و پاشان وشک دەبووم و هیچ لێپرسینەوەیەکم لەگەڵدا نەدەکرا و لەسەر نەبوایە و هیچ پاداشتێکیشم پێ نەدرایە زۆر سەیرە ئێمە باوەڕمان وایە ئەم ژیانە کاتیە و ڕۆژ بە ڕۆژ لێمان تەواو دەبێت و ڕۆژ بە ڕۆژیش لە قیامەت نزیک دەبینەوە کەچی کاری چاکەی بۆ ناکەین و خەفەتی بۆ ناخۆین و خەیاڵمان نییە لە لای بەڵکو خەیاڵمان لە لای خانووە لە لای دوکانە لە لای سیارەیە لە لای ماڵی جوانە پۆست و بەرپسیارەتی وشتی دنیایی ترە پەنا بەخوا ئەم سەرسامێش ساڵحێکی پێشەوامان بە ناوی شەمیتی کوڕی عجلان دەری دەبرێت و دەفەرمێت شەمیتی کوڕی عجلان ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێت، جێگای سەرسوڕمانە، جێگای هەموو سەرسوڕمانێکە بۆ کەسێک باوەڕی بە ڕۆژی قیامەت هەیە، کەچی هەموو هەوڵ و تەقەڵای بۆ ئەم دنیایە دەستخەڕۆکەرەکەیە. ئایا دەزانن شت و مەچی ڕۆژی قیامەت لە دنیادا هەرزانە و دەستکەوتنی زۆر ئاسانە؟ مرۆڤ دەتوانێت بە گونێ و فەردە و تەن و لۆری لێی بکرێت و کۆی بکاتەوە، پێشی خۆی بخات چونکە لەوێ شتکڕی نامێنێ بەڵکو شت فرۆشتن دێتە ئاراوە گەر چاک بێت و چاک و ئەگەر خراپ بێت خراپ یەکی شتر لە زانە ساڵحەکانی ئیسلام ئەبوو حازمە ڕەحمەتی خی لێبێ دەفەرمێت کاڵا و شتومەکی قیامەت لە دنیا هەرزانە و بێنرخە و مشتری و کڕیاری کەمە دەستم دامێنتان ئێوە زۆری لێ بکڕن و زۆری لێ کۆبکەنەوە تا هەرزانە ئەگینا ڕۆژی قیامەت هات لەوێ پارەی چاک دەکات بەڵام هەرچیت لە دنیا نەکڕی بێ لەوێ نەزۆر و نەکەم هیچت دەست ناکەوێت برا و خۆشکەم خی گەورە منیش و ئێوەش لە ناو کاروانی ساڵحاندا قبول بفەرموێت با نرخی دنیا بزانین و بەپی ئەو نرخە مامەڵی لەگەڵدا بکەین و قیامەتیش بزانین تا بەپی ئەو نرخە مامەڵی لەگەڵ بکەین ڕۆژ لە دوای ڕۆژ لە عمری دنیاکەمان کەم دەبێتەوە و ڕۆژ بە ڕۆژ بەر و ڕووی قیامەتی پڕ لە نەهامەتی ئەڕۆین دیسان ئەوە ئەبوو حازمە ڕەحمەتی خوای لێبێ وانەیەکی تر پێشکەشی کاروانچیانی ئەم ڕێگا مبارەکەی ساڵحان دەکات و دەفەرموێت سەرم سوڕ دەمێنێ لە کەسانێک کار بۆ لانەیەک دەکەن کە هەر ڕۆژێ قۆناغی لی دوور دەکەونەوە بەجێی دێڵن و کار ناکەن بۆ لانەیەک کە هەموو ڕۆژێ قۆناغێ بەرە ڕووی دەڕۆن و لی نزیک دەبنەوە پێشا ساڵحەکانمان سەرمەشقن بۆ ئێمەی مسلمانی سەدەی بیست و یەک و ئەوان هەمیشە خەیاڵ و داڵغە و غەمیان لە لای قیامەتیان بۆ و تەنانەت ئەگەر گوێشیان لە مۆسیقا بوایە هەر قیامەتیان بیر دەکەوتەوە، ئەموانێش سەعیدی کوڕی جوبەیری شەهیدی دەستی حەجاجی ستەمکار پێشکەشمانی دەکات. کاتێ زانای مەزنی تابعین سەعیدی کوڕی جوبەیری مجاهید و پیاو چاچیان بە قۆڵ بەستراوی هێنا بەردەستی ستەمکاری عێراق. حەجاجی کوڕی یوسف و ئەویش لێی پرسی ئایا تا ئێستا گوێت لە عود و کەمان گرتووە؟ مامۆستایش وتی وا نازانم جێم لێ بوو بێت عجاج فەرمانیدا عود و کەمان بێن و مۆسیقا لێ بدەن لە بەردەمیدا ئەوانیش هاتن و دەستیان کرد بە مۆسیقا ژەنین لەم کاتەدا مامۆستای شەهید دەستی کرد بە گریان و حەجاج لی پرسی ئەو بۆچی دەگریت ئەویش لە وەڵامدا وتی دڵم تەنگ بوو شتێکی زۆر گەورەی وەبیهێنامە و ئەم فوکردنە بەم ئامێرەدا ئەو ڕۆژەی خستەوە یادم کە ئیسرافیل فوو دەکات بە نەفخی سووردا و هەموو گیان لە بەران دەمرن ساڵحان ڕەحمەتی خوایان لێبێ هەر بەوە ناوەستن کە ڕۆژی قیامەتیان لە بیردا بێت و لە یادی نەکەن و خۆیان بۆ ئامادە بکەن بەڵکو بەردەوامە بیری خەڵکیشی دەهێنەوە و لەو ڕێگایەوە چەندان ڕەجی دنیا پەرستیان لە مسلماناندا دەرهێناوە و بەرەو ساڵح بوونیان بردوون و عومەری کوڕی عەبدولعەزیز یەکێک بووە لەو کەسانە و بە حوکمی ئەوەی ئەمیری باوەڕدارانیش بووە زیاتر قسەکانی کاریگەر بووە و توانیویەتی والی و کاربەدەستەکانی پێچاک بکات و لە گەندەڵی ئیداری و دارایی بە دووریان بگرێت. عمەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێبێ نامەی نووسی بۆ برایەکی مسلمانی پێی فەرموو ئەی برای شیرینم تۆ زۆر بەی ڕێگاکەت بڕیوە و کەمێکت ماوە لەبیرت بێ براکەم تۆ کۆمەڵێ کاری ناڕەحەت و ڕێگای قورست لەبەردەمدایە نیگاکراوە بۆ پێغەمبەرەکەت سەڵ الله عليه وسلم لە قورآاندا تۆ بەسەر پردی سیڕاتدا تێدەپەڕی بەڵام پێی نەوتیت لی دەپەڕیتەوە یان دەکەویتە ناو ئاگرەکەەوە نەکەی دنیا لە خشتت بەرێت دنیا ماڵی کەسانێکە ماڵی تریان نییە و سامانە بۆ کەسانێک لە جێگەیەکی تر سامانیان نییە هەروەها نامەی نووسی بۆ سەرۆکی هەرێمی بەسڕە و ڕۆژی ناهەمواری قیامەتی وەبیرهێنایەوە و دەیویست کاربەدەستەکانی قیامەتیان لەبیر نەچێت چونکەوە سەر دەکێشێ بۆ گەندەڵی ئیداری و مالی و ڕەوشتی پێیوت ئەمەری کوری عبدلازیز نامەی ناتبوالی بەسرە و عەدی کوڕی ئەرتەئەت و پێیوت پاشان من شەوێکی وات دەخەمەوە بیر کە پێی تێبخەیت و لە بەیانیەکەیدا قیامەت بێت دەی دەبێت چ شەوێکی ترسناک و چ ڕۆژێکی ترسناک بێت لەسەر بێباوەڕان زۆر زۆر ناڕەحەتە ساڵحان لە خۆشترین کات و ئەو پەڕی کامەرانیدا هەر خەفەت بارن و دڵیان خۆش نییە و غەمی هاتنی ڕۆژی قیامەت جێگەی هەموو خۆشیەکانی گرتۆتە لە ناو دڵیاندا خۆشێشی سەرمەشق بە ناوی ئافیرەوە ئەم دەرسەمان بەکردەوە پێدەدات. یەحیای کوڕی ڕاشید دەڵێ لە خزمەت عەفیرەت العابیدەدا بووین کە ئافرەتێکی زۆر خواناس بوو. لەو کاتەدا مژدەیان هێنا کە برازاکە چەند ساڵە ون بوو و هاتەوە. ئەویش دەستی کرد بە گریان. پێیان وت ئەوە چییە دەگریت؟ ئەمڕۆ ڕۆژی خۆشی و سروڕە، برازاکەت هاتۆتەوە. ئەو زیاتر دەستی کرد بە گریان و وتی، سوێند بە خوا، ڕۆژی قیامەت شوێنێکی چۆڵی لەناو دڵمدا نەهێشتۆتەوە بۆ خۆشی و سڕوور دەربڕین و هاتنەوەی برازاکەم هاتنەوە و گەورە و ترسناکەی خۆمانی بیرخستمەوە کە دەچینەوە بەردەمی ئەلله جل لە جەلالوه ئیتر لە نێوان خۆشی و سرور و خەفەت و دڵتەنجیداین لەو ڕۆژەدا و پاشان لە هۆش خۆی چوو جارێکی تر سەعیدی کوڕی جوبەیر زانا شەهیدەکەی گەورە تابعین و پیاوچاکی سەردەمی خۆی لە پاڵ حەجاجی ستەمکاردا ئەم وانەیە دەڵێتەوە و بەکردەوە خەفەتی ڕۆژی قیامەت دەردەبڕێت حەجاج کە فەرمانڕەوای ئومەویەکان بوو لە عێراق و فەرمانی دەستگیرکردنی گەورە زانای سەلەفی ساڵح سەعیدی کوڕی جوبەیری دا و هێنایانەوە بەردەستی و پرسیاریان لێکرد چیتەوا دەڵێن قەت پێ نەکەنیویت سەعید فەرمووی، هۆکارێکی وا نەبوو کە بمهێنێتە پێکەنین، ئێ کەسێ لە قوڕ دروست کرابێت و قوڕەکەش ئاگر چاوەڕوانی بکات و لێپرسینەوەشی لە بەردەمدا بێت چۆن پێدەکەنێ؟ کەسایەتیەکی ناو کاروانە موبارەکەکەی ساڵحان ئەبی عەبدوڵڵای بەڕافیە ڕەحمەتی خوای لێبێ لە ترسی تەنها یەک دیمەنی ڕۆژی عەحشر هەمیشە گریاوە ئەبی مەڕیەم دەڵێ بە ئەبو عەبدوڵڵای بەڕافیم وت چەندێ دەگریت تاکەی دەگریت ئەبو عەبدوڵڵایش دەستەکانی دەرهێنا بۆ موو یەک تاڵ مووی بەدەستەوە بوو لول بوو بوو درێژی کردەوە و پاشان فەرمی ئەگەر تێپەڕبوونێکت هەبێت بەسەر ئەمەدا لە ڕۆژی قیامەتدا کە ناوی پردی سیڕاتە دەی چ پێک دەتوانێت لەسەری بوەستێت ئەمەی وت و دەستی کرد بە گریان خوشک و برای ساڵحم ئایا تۆ هیچ ڕۆژێ لە ڕۆژان بەتەنها بوویت و بیر لەوە بکەیتەوە کە خۆزگە لە ڕۆژی قیامەتدا لە میوان خانەکەی خوادا دەبیت یان پەنا بەخوا لە ناو سزاخانەکەیدا دەبیت و بیخە خەیاڵی خۆ دوا مەحشەرە و خەڵکی پۆل پۆل بەرەو بەهەش دەبرێن کەچی تۆ سەیریان دەکەیت و کردەوەکانت بەشی ئەوە ناکات لەگەڵ ئەو پۆلانەدا بچیتە بەهشتەوە دەی گوێ بگرە بۆ پیاو ساڵحەکەی بەسڕە مالیکی کوڕی دینار پندێکی لێوەربگرە جعفەر دەڵێ مالیکی کوڕی دینارم بینی خۆی لە عبایەک پێچابیەوە و هاواری دەکرد ئەی خوای مالیک تۆ دانیشتوانی بەهشت و دانیشتوانی دۆزەخ دەناسیت خۆزگە مالیک لە دانیشتوانی کامیانە مالیک پیاوی کام ماڵەیانە حەقی خۆیەتی خەمی ڕۆژی دوایی بخۆین چونکە وەک دنیا نییە ئەگەر سارەکەت وەرگەڕا سارێکی جوانتر دەکریتەوە ئەگەر خانەکەت ڕوخا خانیەکی جوانتر دەکەیتەوە ئەگەر خێزانەکەت وەفاتی کرد دەتوانی ژنێکی جوانتر بێنیتەوە ئەگەر لە قوتابخانە کەوتیت دەتوانیت ساڵی داهاتوو بە نمرەیەکی بەرزەوە دەربچیت و ئەگەر لە کاسپیەکدا زەرەر بکەیت لە کاسپیەکی تردا جێگایەکەی پڕ دەکەیتەوە بەڵام ئەی ئەگەر پەنا بەخوا ڕۆژی قیامەتت لەدەست و خۆ دنیایەکی تر نایەتەوە تا کردەوەی جوانی تێدا بکەیت و ئاخیرت بەدەست بێنیتەوە ئای کە مەحاڵە شتی وا ڕوو بدات وخواناسێکی خەڵکی بەحرین ئەموانەیەمان دەدات مەسمعی کوڕی عاسیم دەڵێ جارێکیان لە نیوەی شەودا بوو لە نزیک یەکێ لە خواناسەکانی بەحرەینەوە بووین لە کەناری دەریا گوێم لێ بوو دەیوت ئەی برا مسلمانەکانم بگرین لە ترسی لە دەستچوونی ڕۆژی قیامەت چونکە نەگەڕانەوە هەیە و نەفرت و فێڵیش دەخوات خوشکان و برایانی گوێگری بەڕێز و خۆشەویستم با سەیرێکی خێزانێکی پیاو ساڵحان بکەین ئەزانم باوچێک بیری ڕۆژی قیامەتی کردەوە و دەستی کردە گریان و هەموو ماڵەکەیشی کردە گریان و کەسیش نەیدەزانی بۆچی دەگرین بەڵام باوکە کۆسکەوتەکە چاک دەیزانی بۆچی دەگری ئەو پیاوەش عمەری کوڕی عبدیل عزیز بوو ڕەحمەتی خوای لێ بێ جارێکیان عمەری کوڕی عەبدولعەزیز ڕەحمەتی خوای لێ بێ دەستی کرد بە گریان و فاتیمەی خێزانیشی کە عمەری بینی دەگری ئەویش دەستی کرد بە گریان و هەموو ئەندامانی تری ماڵەکەش بە دوای ئەواندا دەستی کرد بە گریان کەسیش نەیدەزانی هۆی گریانەکەیان چییە پاش ئەوەی هێور بوونەوە ئارامیان بۆ هات فاتیمە لە عمەری پرسی باوکم بە ساقەت بێت پێم بڵێ بۆچی گریایت فەرمووی ئەی فاتیمە ئەو خەڵکەم یادکەوتەوە کە لەبەر دەستی خوادا وەستاون و تاقمێکیان بەرەو بەهەش دەبرێن و تاقمێکیش بەرەو ئاگری دۆزەخ ئەمەی وت و هاوارێکی کرد و لەهۆش خۆی چوو هەروەها عمەری کوڕی عبدالعزیز لە ناو هاوڕێکانی دانیشت بوو ئەوان قسەی خۆشیان دەکرد و پێدەکەنین بەڵام ئەو بێدەنگ بوو هەر بیری دەکردەوە خۆزگە بیری لە چی کردبێتەوە سوفیان دەڵێ، جارێکیان عومەری کوڕی عەبدولعەزیز لەناو هاوڕێکانیدا دانیشتبوو، ئەوان لەناو خۆیاندا قسەیان دەکرد، بەڵام ئەو هەر بێدەنگ بوو، تا وایان لێهات پرسیاری لێ بکەن و بڵێن ئەی ئەمیری باوەڕداران بۆچی بێدەنگی و قسە ناکەیت؟ عومەریش فەرمووی بیرم لە دانیشتوانی بەهەشت دەکردەوە کاتێ سەردانی یەکتر دەکەن دەبێت چۆن بچن بۆ ماڵی یەکتری و بیریشم لە خەڵکی ناو جەهەنەم دەکردەوە کە چۆن هاوار دەکەن و دەقیڕێنن پاشان دەستی کرد بە گریان ئەمەش پێشەوایەکی تری کاروانی ساڵحانە و ناوی سوفیانی ثەوریە و وەک برا ساڵحەکانی تری تەنها بە گریان و بێدەنگی خەفەتەوە نەوەستاوە لە باسکردنی ناهەمواریەکانی ڕۆژی قیامەتدا بەڵکو لەم بوارەدا ژمارەی پێوەری شکاندووە و لەو باوەڕەدا نیم کەسی پێگەیشت بێت یوسفی کوڕی ئەسبات دەڵێ هەر کاتێ مامۆستا سوفیانی ثەوری ڕەحمەتی خوای لێبێت باسی ڕۆژی قیامەتی بکردا میزی دەبوو بە خوێن دکتۆرە باوەڕپێکراوەکانیش دانیان بەم ڕاستێدا ناوە و هۆکارەکەشیان گەڕاندۆتەوە بۆ ترسێکی بێسنوور کە کاری لە جگەری کردووە زەید کوری ئەبی زەرقا دەڵێ کەمێ لە میزی سوفیانی ثەوریان برد بۆ لای دکتۆر لە کاتی نەخۆشیەکەیدا و کاتێ سەیری کرد وتی ئەم ئاوە هی کەسێکە زۆر ترساوە و ترس ناو سکی سووتاندووە بێگومان ترسی ڕۆژی قیامەتی بووە هەندێ لە ساڵحان ڕەحمەتی خوایان لێبێت ئەوەندە لە ڕۆژی قیامەت ترساون و خەمیان خواردووە هەرگیز پێکەنینیان نەهاتووە و سوێندیان خواردووە تا نەزانێ لە ڕۆژی قیامەتدا بەهشتیەیان دۆزەخیا پێنەکەنن حارسی قەنەوی دەڵێ، پیاوساڵح و خواناز ڕەبیعی کوڕی حەڕڕاشی غەتافانی سوێندی خوارد کە تا لە ژیاندایە پێنەکەنێت تا نەزانێت لە بەهەشتایە یان لە دۆزەخ. برای ساڵح و خوشکی ساڵیحم، ئەگەر من و تۆ لە جێگەیەکی گەرمدا بین وەک گۆڕەپانی مەشقی سەربازی، لەوانەیە ماندوو ببین و ئارەق بکەین، یان ئەگەر کرێکاری بکەین لەوانەیە کەمێ ئارەق بکەین، یان لە هاویندا کارەبا ببڕێت و بخەوین هەندێ ئارەق دەکەین، وەزعمان ناخۆش دەبێت و ناڕەحەت دەبین ئەی قوڕی دنیا بەسەرمان ئەمانە ناخۆشن لە لامان ئەی چی دەکەیت لە ئارەقکردنی مرۆڤەکان لە کاتی وەستانی ڕۆژی مەحشەدا بۆ چاوەڕوانی لێپرسینەوە عبدوڵای کوری عمەری کوری خەتاب خالیان ڕازی بێت دەفەرمێت پێغەمبەری خوا صلی الله عليه وسلم فەرموویەتی لە ڕۆژی قیامەتدا خەڵکی بە پێوە وەساون لە بەردەمی خوای ئەزەوەجەلدا ئەوەندە گەرمایانە و ئارەقیان کردووە هێنە تا نیوەی گوێچکەی لە ناو ئارەقی خۆیدا نەخۆم بووە جا برایانی بەڕێزم و خوشکانی پاک داوێنم ئێمەی مرۆڤ لە دنیا هەڵەیەک دەکەین سەیری ئەم لاو ئەولا دەکەین بزانین کەس چاوی لێ نەبوو ئیتر کەمێ دڵخۆش دەبین کە حەیامان نەچووە و ئەگەر یەکێک بزانێت پێمان حەز ناکەین ببێت بە دوو کەس ئەی قڕ بەسەرمان ئەگەر فریشتەی خی گەورە ئەکامێرەمان بۆ نەسب بکەن و بەدەنگ و ڕەنگەوە نەقلی بکەن بۆ ناو نامەی کردەوەکان و واتە لە ڕۆژی قیامەتدا هەموو هەواڵ و کردار و ڕووداوەکانی سەرزەوی تاوتوێ دەکرێت و ئاشکرا دەکرێت و لە پاشان پێغەمبەری خواستە لە الله و عليه وسلم فەرمووی ئەزانن وشەی ئەخبارەها ینی چی؟ هاوڵانوتیان خوا و پێغەمبەرەکەی باشتر دەزانن فەرمی ئەخبارەها واتە شایەتی دەدرێت لەسەر هەموو ژنێک یان پیاوێک کردەوەیەکی لەسەر زەوی کردبێت و زەویەکە دەڵێ فڵان کار و فڵان کردەوەت کرد لە ڕۆژی ئەوەندە و ئەوەندەدا و ئەمە مانەی ئەخبارەهایە وەستانێکی زۆر گەورە و قرس و گرانمان لە بەردەمدایە حاکمەکەش کێ بێت بەدیهێنەری هەموو بوونەوە ڕب العالمینە شکاتکار و حاکمەکەی شەو شایەتەکانیش پارچە گۆشتەکانی لەشی خۆمان دەست و قاچ و چاو و زمان و گوێ و پێست و پێمانن ساڵحان خۆیان لێ ڕازی بێت زۆر زۆر ترساون لەو وەستانەدا خۆ حەقی خۆشیەتی لی بتزین چونکە دادگایەکی گەورەی جیهانیە و لە های گچکەترین دادگا لە چاو ئەو هۆڵە مەزنەی لەکەمین مرۆڤەوە کە باوکە ئادەممانە تا دوایین کۆرپەلەی لەدایک بوو بە هەموو ڕەگەز و زمان و نەژادەوە بە ڕوت و قوتی بە پێوە دەوەستن و چاوڕوانی دوا ڕۆژی نادیاریان دەکەن وای بە حاڵمان ئەگەر خوا ڕەحممان پێ نەکات و لەو ڕۆژەدا دەی سەیری ئەم گەنجە ساڵحە بکە و پندێکی لێوەربگرە و تۆش ناڵێم وەک ئەوت لێبێت بەناوبردنی دادگایەکە دڵت بوەستێت و بمرێ بەڵام خۆ دەتوانی لە ترسی ئەو ڕۆژە گریانت بێت و گوناهکردن واز لێبێنی ئیبن سەماک دەڵێ چوینە ناو شاری بەسڕەوە هاوڕێکەم پێیوتم ئالێرەوە بڕۆین کوڕی پیرێژنێکی لێ حەز دەکەیت سەردانی بکەین لەو کاتەدا خەڵکی سەردانی ساڵحیانیان دەکرد تا گوڕ و تین بکەوێتە باوەڕەکەیان و ئەوانی ساڵحاوی ببن دەڵێ چوون بۆ لای ئەو دایکە پیرەی و پێیوتین تکاتان لێ دەکەم باسی بەهشت و جەهن نەمی لەلادا مەکەن و مەیکوژن چونکە من لە دوای خواتەنا ئەو کوڕە شک دەبم دەڵە چوینە ژوورۆ بۆ لای ئەو گەنجە و دەبینین بەرگێکی توکنی لەبەردایە بە بێدەنجێکی بەردەوامەوە سەری داخست بوو سەری هەڵبری بۆ لامان وتی ئایا خەڵکەکان وەستانێ قەرزار نین و دەبێت ئەو وەستانە ئەنجام بدەن دەڵێتم لە بەردەمی چێدا ڕەحمەتی خواد لێبێ دەڵێ هەرکە ئەو وەڵامەی لێبیستم یەک هاواری گەورەی کرد و گیانی دەرچوو ئەگەر چویت بۆ دەشت و دەر و لەوێ کولەیەکی زۆرت بینی کە سەدان و هەزاران دەبوون و بە کۆمەڵ دەفرین ئایا چ شتێکی ڕۆژی قیامەتت بیر دەخاتەوە و کام ئاەتی قورآانت وە بیر دەهێنێتەوە دەگوێ بگرە بۆ پەشەوایەکی ساڵحان بزانە چی دەڵێ و چۆن بیر دەکاتەوە سەلتی کوڕی مەسعود دەڵێ ڕۆژێکیان حەسەنی کوڕی ساڵحی کوڕی یەحەی لە ماڵی ئێمە دەچوو لە ڕێگا چاوی کەوت بە کۆمەڵێک کولە کە پێکەوە دەفرین یەکسرە ماتەی بۆ هات کە خی گەورە دەفەرمێت لە قیامەتدا خەڵکی لە گۆڕەکانیان ودێنە دەرەوە و وەک کولەی پرش و بڵاویان لێ هاتووە پاشان لە هۆش خۆی چوو ئەمەش هاوڵە شیرینەکەی پێغەمبەری خویە صلی اللە علیه وسلم و ابو بکر صدیق خوا لێی ڕازی بێت ئەوەندە لە ڕۆژی قیامەت دەترسێ حەز دەکات باڵندەیەک بواە لەسەر درەختەکان ئەبوو بەکری صدیق خالی ڕازی بێت جارێکیان باڵندەیەکی بینی کاتێ لەسەر درەختەکە نیشتەوە فەرمووی چەند خۆشحاڵیت ئەی باڵندە ئەخۆیت و ئەخۆیتەوە لێپرسینەوەت لەسەر نییە و خۆزگە منیش وەک تۆ دەبووم بەڕێزان و خۆشەویسان بەم جۆرە هاتینە